لە ڕوانگەی قورئان و فەرموودەکانی پێغەمبەرەوە صلی الله علیه وسلم ئاماژەیەک بەو بابەتە بکەین و فەرمانەکانی ئیسلام ڕابگەیەنین جێگەی دەستخۆشییە کە ئەم میللەتە بۆی معلوم بووە غەیری ئیسلام هەمووی بەتاڵە و ئەم ئیسلامە و ئەم منبەرە و ئەو قورئان و حەدیثە هەمووی خێرە ئەوەی گوێبیستی دەبێ ئەوەی عەمەلی پێ دەکا بۆ خۆی و بۆ دەوروبەری خێر دەداتەوە ئەو بابەتەی کە ئەمڕۆ دەمەوێت لەسەری بدوێم بابەتێکە پەیوەندی بە ئاژەڵداریەوە هەیە کە دواتر ئاماژە دەکەم بۆچی ئەم بابەتەمان هەڵبژارد خوای پەروەردگار کە ئەوەندە ڕێزی مرۆڤی گرتووە و کردوویەتی بە گەورەی هەموو دروستکراوەکان هەر شتێک کە خۆشی ئەم ئینسانەی تێدا بێ، هەر شتێک مایەی ئاسوودەیی و بەختەوەری ژین و ژیانی مرۆڤ بێ، خوای گەورە لە ئەرز و ئاسماندا خستوویەتیە ژێر دەستی مرۆڤەوە. قورئان دەفەرمێ ئەلەم تەڕەو ئەن اللە سەخەڕ لەکم ما فی السماوات و ما فی الأرض وأسبغ عليكم نعمه ظاهرة وباطنة ئایا نابینن ئایا بیر ناکەنەوە ناڕوانن کە خوای گەورە ئەوەی لە ئاسمانەکان و لەسەر زەویدایە ئەی مرۆڤ بۆ ئێوەی مسەخەر و ڕام کردووە و هەروەها زۆر شت هەیە بە ئاشکرا چاکەکەی بەسەرتانەوە دیارە و فەزڵەکەی بەسەرتانەوە دیارە زۆر شتیش هەیە ئەو چاکانەی بە چاو نابیندرێ هەموو خەڵکیێک مەگەر زانست خوازان و بوارەکانی پسپۆری زانستی نەبێ لەو بوارەدا لێ حاڵی نابن جا یەکێ لەو شتانەی کە خوا لەبەر خاتری ئەم مرۆڤە دروستی کردووە ئاژەڵەکانن بۆیە قورئانی پیرۆز سەرنجمان ڕادەکێشێ بەلای ئاژەڵاندا سەیری قورئانی پیرۆز بکەن سوڕەتەکانی بخوێننەوە سیر دەکەی شەش سوڕەتی قورئان بە ناوی ئاژەڵانەوەیە بە ناوی گیانلەبەرانەوەیە شەش سوڕەتی ئەو قورئانە سوڕەتی ئەلبەقەڕە سوڕەتی مانگاکە کە مانگا بە هەموو سوودەکانیەوە هەر لەو پێستەی کە خەڵک فڕێی دەدا تاوەکو شیر و بەرهەمەکانی کە ڕۆژانە بەکاردەهێندرێ تا ئەوەی کەوا لە جووتا پێشتر بەکارهێنراوە لە جێگای تراکتۆر تا چەندین سوودی تر سوڕەتی دووەم سوڕەتی گەورەی ئەلئەنعام سوڕەتی مەڕ و ماڵات کاتێ سەرنجی پێڕستەکانی قورئان دەدەی سبحان اللە ئەم قورئانە هەر تەرتیبی سوڕەتەکانی بۆ خۆی ئیسرارێکی عەجیبی تێدایە ئەوەم لە هیچ کتێبەکە نەخوێندۆتەوە بەڵام کاتێ سەیری قورئانم کردو ئەم بابەتەی ئەم جمعەم ئامادە دەکرد لاپەڕەیەک هەیە لە دواوەی هەموو قورئان داوانێ قورئان خوێنن دیقەتیان داوە پێت دەڵێ فڵان سوڕەتە ئەوەڵ سوڕەتە دووەم سوڕەتە سێمە هەتا کۆتایی وە ژمارەکەی ئەوەندەیە و ئایەتەکانی ئەوەندەیە ئەو سێ ئاژەڵەی کە هەر بە ئاشکرا سوود و مەنفعەتیان بۆ هەموو کەس دیارە خوای گەورە ناوی بەناو بەسەر یەکەوە هێناون البقرە الانعام النحل ئەو سیانە بەسەر یەکەوە هاتوون سێ ئاژەڵی تر هەیە کە نمونەن بۆ ئاژەڵانی تر ناویان بەسەر یەکەوە هاتووە هەموو کەس لێی حاڵی نابێ ئیلا پسپۆڕانی بواری بەیتەری و ئاژەڵناسی نەبێ ئەویش مێرولە و جاڵجاڵۆکە و فیلە مێرولە نمونەیە بۆ بچووکترین حەشەرە فیل بۆ گەورەترینیان ئەمە ئێمە لێ حاڵی نین زۆر بەمان ئەڵێن دەبێ خوا بۆ ئەوەی خەڵق کرد بێ بەڵام هەمووی قورئانەکە دەفەرمێ بۆ سوودی تۆیە مرۆڤ لەم جمعەیەدا ئاماژە دەکەم بەوانەی کە بە ئاشکرا سوودەکەیان لەبەرچاوە مرۆڤ ژیانی لەسەریان بەندە ئیسلامی ئێمە ئیسلامێکە ئیسلامی دنیا و قیامەتە ورد و درشتی ژیانی تێدایە مافی مرۆڤی تێدایە مافی ئاژەڵیشی تێدایە ئەم ژیانە بەم قورئانە دەبێتە بەختەوەری بوختانێکی گەورەیە کە بوترێ ئیسلام بەس عیبادەت و پەیوەندیەکی ڕوحی نێوان مرۆڤ و خوایە زۆر خۆ بەناو ڕۆشنبیری خۆجێلکەر بە گوێی خەڵکی دادەدەن خواپەرستی ئیسلامەتی پەیوەندێکی ڕوحی نێوان تۆ خوایە بەڵام هەر لەم جمعەیەدا کە باسی ئاژەڵ دەکەین ئەوەمان بۆ دەردەکەوێ نەخێر ئیسلام منهەجی ژیانە چۆن مرۆڤ پێویستی بەم منهەجە هەیە واللهی ئاژەڵیش پێویستی بەم قورئانە هەیە وەختێ ئاژەڵیش بەختەوەر دەبێ کە مرۆڤ بە ڕێگای ئەم قورئان و حەدیسە معامەلەی لەگەڵا بکا و هەڵسوکەوتی لەگەڵا بکا ئەوە ئیسلامەکەی ئێمەیە جا ئاماژە بە چەند خاڵێک دەکەم خاڵی یەکەم خوای گەورە ئەمرمان پێ دەکا وەکو چۆن دەفەرمێ نوێش بکە ئاوا دەفەرمێ ئەی ئینسان ئاژەڵ ڕاگرە ئاژەڵداری فەرمانی خوایە کلوا وەڕعوا ئەنعامەکم لە سوڕەتی طه دا کاتێک خوا باسی باران و ئارامی زەوی و ڕوانی ئەو گژ و گیا جوانە دەکا ئەفەرمێت لە بەروبوومی ئەو زەوی و گژ و گیایە خۆت بخوای مرۆڤ ئاژەڵیشی لەسەر بەخێوکە وەڕعەو ئەنعامەکم کەواتە قورئانی پیرۆز دەفەرمێ ئاژەڵداری واجبە مرۆڤ ئاژەڵ ڕاگرێ ڕێز و حرمەتە بەداخەوە ئێستا خەڵکانێک تا دوێنێ باب و باپیری لەناو ئاژەڵا ژیاوە گاڵتە دەکا بەوەی کە کابرا مانگایەکی هەبێ گاڵتەی دێ بێەوەی بڵێن فڵانکە شوانە یعنی بە ناوێکی سوک سەیری شوانی دەکرێ بەداخەوە کەەوە بێ ئاگاییە لەو قورآانەی کە بەڕێزەوە دەفەرمێ ئاژەڵداری پێویستە مسلمان لە ناویاندا هەبێ دووەم، قورئان دەفەرمێ ئاژەڵ بە کەم سەیر مەکە، لە ڕێی زانستییەوە سوودی لێ وەرگرە، سەیری ئەو ئایەتانەی سوڕەتی نەحل کەن دەفەرمێ، والانعام خلقها لکم، ئاژەڵانم خوا دەفەرمێ بۆ ئێوە دروست کردووە، ئەمە قورئانە، فیها دیفء، لە پێستەکەی، لە مووەکەی، لە هەموو بەرهەمەکانی دەرەوەی کە ناخورێن سوودمەند بن لێی. تەماشا ڕستن و چنین پێڵاو و قۆندەرە و ئەو شتانەی کە هەر لەبەر چاون ئەمانە هەموو لە ئاژەڵ دروست دەکرێن و مەنافع چەندین سوودی تر ئەم قورآانە چەند بەرەکەتە یەک وشە نییە بە بێمانابێ ئەفەرمێت لە پێست و مووەکانی سوود وەرگرە و مەنافع لەگەڵ پێشکەوتنی ڕۆژگاریشدا واجبە تۆی مرۆڤ هەوڵ بدەی شتی تازەتر دابێنی و مەنافع واتە پێویستە لە ناو مسلماناندا چەندین کارگەی ڕستن و چنینمان هەبێ کە نەهێڵن تاقە یەک موی ئاژەڵەک بە خۆڕایی بڕوا وەڵڵا ئەمە فەرموودەی قورئانە پێغەمبەری ئەکرەم صلی الله علیه وسلم بەلای جسکێکا ڕۆیش منار بووبەوە لە سەرانجوێلکێک فڕێدرابوو فەرمووی ئەوە بۆچی فڕێدراوە وتیان قوربان منار بۆتەوە بە کەڵکی خواردن نەما فریای سەربڕین نەکەوت فەرمووی هل انتفعتم بجلدها باشە وا گۆشتەکەی بە کەڵکی خواردن نەما بەهۆی منارەو بوونەوەکەی ئەی ئەو هەڵەیەتان چۆن کرد چۆن ویستان کە بەرهەمەکانی بە فیڕۆ بدەن ئەی بۆ پێستەکەتان نەگوری و دەواغی کەن و بەکاری بێنن چۆن پێستی ئەو جیسکەتان فڕێدا بۆیە لە شەرعی ئێمەدا لە کتێبە پەڕزەردەکانی دەستنووسەکانی ئیمامی شافعی و ئەبوو حەنیفەدا بابەتێکی شەرعی باسی ئەوە دەکا پێستی ئاژەڵی مندارەوە بوو بە دەباغکردن پاک دەبێتەوە باسی سوودێکی تری ئاژەڵ دەکا خوا دەفەرمێ ئاسوودەیی بە دڵ و دەروونتان دەبەخشێ کاتی ئێوارە مەڕەکان مانگاکە دێتەوە گوانەکانی هەڵاوساوە لە شیرە و بەیانیش کاتێک کە بەڕێی دەکەی بۆ دەرەوە چ دیمەنێکی جوانە چ سروشتێکە هەر یەکە دەنگێک هەر یەکە ڕەنگێک بەچکە لەگەڵ دایکەکەیە دەنگێک ئاوازێک یاری و گەمەیەک سبحان اللە قورئان تەعبیرەکانی چەند جوانە ولکم فیها جمال چ جوانیەکی تێدایە بۆیە سەیر دەکەی خەڵکی ئێمە لە لادێدا زەمانی قەدیم نانی جۆی دەخوار بەدۆوە کەچی قەت نەیدەزانی نەخۆشی دەروونی چییە هەر کە ئێوارە سەیری ئەو مەڕوماڵاتەیە کرد بە تێری دەهاتەوە گوانەکانی پڕە لە شیر کە بەیانیان ئەو حەوشەی دەکردەوە مەڕوماڵاتی لێدەخوڕی هەرچی غەم و پەژارە بێ نەیدەما کە ساروخ دەچێتە سەر مانگ و مەریخ ئێستا دەوری ئەسپ و ماین هەر لە کار نەکەوتووە لە وڵاتیش پێشکەوتوی وەکو ئەمریکادا سەی دەکەی ئەم ئاژەڵانە وەزینە قورئان دەفەرمێ ها تەعبیرە قورئانەکان وەزینە ڕۆژگارێک دێ ڕەم بێ تۆ پێویستت بەوە نەبێ بە ئەسپ و ماین شت بگوازیەوە بەڵام دەتوانی لە بواری جوانکاریدا بەکاری بێنی دەتوانی لە بواری ئەسپ سواریدا بەکاری بێنی کە بەداخەوە ئەم وڵاتەی ئێمە ئەو وەرزشەی بۆ گەنجانی ئێمە تێدا نییە لە جیاتی هۆڵی بلیارد و عەرەقخانە و قومارخانە ئەبوایە حکومەت بیری بکردایە وانێ وەک وڵاتانی پێشکەوتوو گەنجێک گە هەر هیچ کاری نیە با فێری ئەسپ سواری بێ وەزینە با بە جوانی ئەسپ سواری ڕاکەڕاکی ئەسپ و وەرزشی ئەسپەوانی پێ بکرێ وەیەخلق ما لا تعلمون خوا دەفەرمێ شتی وا دادێ لەمەو دوا کە ئێستا بە چاو نەتان دیوە کە ئەم ئایەتە هاتۆتە خوارەوە نە فڕۆکە هەبووە نە کەشتی ناو دەریا هەبووە بەو گەورەی و زەخمە ئێستا کەس چەند سەد تەن نەوت هەڵدەگرێ بە هەزاران تەن نەوت هەڵدەگرێ هەروەها نە ئوتومبیلی شەبوە خوا لەگەڵ ئاژەڵا باسی ئەمەی کرد شتی وا دادێ لەم خوا پێتان دەبەخشێ ئەی مرۆڤ بەو عەقڵە دەیدۆزیەوە کە ئێستا خەڵک نایزانێ بۆ لەگەڵ ئاژەڵا لە فڕۆکەیەکەوە تا کەشتیەکی ناو دەریا تا ئوتومبیلێک هەمووی لەسەر شکلی ئاژەڵ دروست کراوە هەمووی مرۆڤ لەسەر شکلی ئاژەڵ ئەمری دروست کردووە فڕۆکە کلکی نەبێ و باڵەکانی وەک چۆلەکە نەبێ ناتوانێ بفڕێ مرۆڤ بیری لەوە کردەوە ئەوەی دۆزیەوە کە قورئانەکە باسی دەکا کەواتە قورئان دەفەرمێ واجبە کۆمەڵگەی موسڵمان لەگەڵ پێشکەوتنی زەمەندا کارەکانی پێش بکەون لە بواری ئاسمانیدا دەریاییدا زەمینیدا شتی وادا بێنێ کە مرۆڤایەتی تیا بەختەوەر بێ ئەمە قورئانی ئێمە ئەمانی تیا بەیان کراوە خاڵی سێم لە کاتێکا بەرهەمی ئاژەڵ دەخۆی بیر لە گەورەی و دەسەڵاتی پەروەردگار بکەیەوە خوا بە ئەمر پێمان دەفەرمێت لە عیبڕە دەرس و عیبرەتی لێ وەرگرە خوا ئەفەرمێت لەناو سکی ئەو حەیوانەدا لە نێوان دوو شتی پیسدا کە یەکەمیان پاشەڕۆیە لەناو ڕیخۆڵەکانیدا کە ئەو ئالیکەی خواردوێتی و بۆتە پاشەڕۆ ئەبێتە ڕیخ و شیاکە لەگەڵ ئەو خوێنەدا کە بە دەمارەکانی دەوریش ئەو شوێنی شیردا دێ من بینی شوێنێک ئەم قورئان ئاماژەی پێ دەکا لەو ناوەندەدا لە بینی ڕیخۆڵەکانیدا کە شوێنی پاشەڕۆ و ئالیکە لەگەڵ ئەو شوێنەدا کە خوێنی پێدا تێدەپەڕێ ئەفەرمێ شیرێکی پاڵەفتەتان پێشکەش دەکەم زۆر بە ئاسانی بە گەلو تا دەڕواتە خوارەوە هەموو لاشە لێی سوودمەند دەبێ کە شیر لە سەتا هەشتا و حەوت تا لە سەتا نەوەت و یەکی ئاوە ئەوەندە مادەیە کە بە ئاسانی ڕۆ دەچێت لە سەتا نەوەت و یەکی ئاوە زۆربەی شیر ئەوەی تری کە دەمێنێتەوە لە سەتا هەشتی یان لە سەتا نۆی ڤیتامینات و شەکر و مەعادینەکانە کە پێغەمبەری ئەکرەم صلی الله علیه وسلم لە حەدیثەکەی ئیمامی ترمیزیدا دەفەرمێ فإني لا أعلم ما يجزي من الطعام والشراب إلا اللبن من نازانم و بیرم نایە یعنی ئەمە قەطعیە هیچ خواردنێک من نازانم هیچ شتێک لە جیاتی خواردن و خواردن بکەوێت جگە لە شیر هەر خواردنێک چەند هەفتە و ڕۆژێک بیخۆی ئیلا دەتکوژێ و تووشی نەخۆشیت دەکا بەڵام دەتوانی ماوەی یەک ساڵ بەس شیر بخۆیەوە لە جیاتی خواردن و خواردنەوە دەکەوێ ئەمەش فەرموودەیەکی ئیعجازی پێغەمبەری خوا صلی الله علیه و سلم جا قورئان دەفەرمێ من بینی لە شوێنێکە ئەو گوانی مانگایە چەند ڕەگێکی هەیە کە دێتە سەر گوانەکە و مرۆڤ ئافرەت دەستی پێدەگرێ دەیدۆشێ لەم مجموعەیە خەلیات پێکاتوە خانە پێکاتوە ئەو ئاژەڵەکە ئەو ئالیکەی خواردوە لە ڕیخۆڵەکانیان هەرس بووە ئا ئەوانە دەمیلەکان دەیمژن بەڵام دەفەرمێن ناهێڵین یەک تۆز پیسایی و ڕیخ بچێتە ناو ئەو شیرەوە سبحان الله نابێ یەک تۆز خوێنیشی تێکەڵاو بێ ها زەڕێ خوێن شیرەکەی خوێناوی بێ بۆن ناخورێتەوە علەمای بواری بەیتەری دەڵێن یەک کیلۆ شیر یەک لتر شیر بۆ ئەوەی تۆ بیدۆشی سێ سەد لتر خوێن بە دەوری ئەو مەمکدانەدا هاتووە سێ سەد لتر خوێن دەورانی کردووە ئەمجا یەک لتر شیر بەرهەم هاتووە یەک قاپ شیر بەرهەم هاتووە الله ئەکبەر پاک و خاوێن بێ ئەوەی کەوا بۆنێکی ناخۆشی لێ بێ بێ ئەوەی هیچی لەگەڵ تێکەڵاو ببێ جا قورئان دەفەرمێ وەذەللناها لەهم فمنها ركوبهم ومنها يأكلون بیری لێ بکەوە خوا ئەم ماستەی لە چی پێ بەخشێوی لەو پوش و پەڵاشە هەرچی مەعمەلی سەر ئەم زەویەیە بە تەحەداوە ئەیڵێم ناتوانێ لەو پوش و پەڵاشەی کە هەرچی سوود بێ مرۆڤ لێی نابینێ کەچی خوا بۆت دەکا بەو شیرە دە وەرە ئەم ئاخر گژوگیای تەڕ لە مەعمەلی دەڕەم بێ شتێکی لێ پەیدا ببێ بەڵام ئەو پوشە لە بناری ئەو شاخە وشک دەبێ هەر سووتاوە هیچی لێ نەماوەتەوە وەرە هەرچی مەعمەلی دنیا بتوانێ یەک قەترە شیر لە سەد تەنکا دروستکا تخوا دەتوانێ تخوا ئەتوانێ لە سەد تەنکا یەک قەترە شیر دروستکا لە مەعمەلیدا نا وەڵڵاهی ناتوانێ کەچی خوا دەفەرمێ کە گەنمەکەت پێدەگا و جۆیەکەت دەدوریەوە گوڵەکەی بۆ تۆ ئەوەی تریشی دەبێ سوودی لێ ببینی لەم سەر زەوێدا ئا ئەم ماڵاتە ڕزقەکەیەتی ئاگات لێبێ کەوتوینە کاتێکەوە خوا ڕەحمی کرد ئەم ساڵ فەلاحەتی کوردستان لە فەزلی خوا بە زیاد بە دەرگای خێرمان لێکراوەتەوە توخوا ئاگاتان لە ئاگر بێ کە ڕزقی خۆمان و ماڵ و منداڵ و ئەو گیاندارەی لەسەرە توخوا جگەرەکەت لە لاجادەوە فڕێ مەدە ئەمری حکومەتە هەر کەسێک ئاگری لەدەست بکەوێتەوە بەپێی شەرعی خوا واجبە حکومەت سزای یاسایی بدا ئاگال لێبێت لە دەرودەشتا شوانی سەیرانکەری بۆ گەشت چووی بۆ هەر شتێک چووی حتا ئەو ئاگرە نەکوژێنیەوە بە ئاو بەجێی نەهێڵی تخوا چرخەکەت لە شوێنێکا لێمە دەبڵێ دوو شقڵ دەسووتێنم چونکە ئاگر کە کەوتەوە ماڵی هەموو وێران دەکا ئەو لە وەڕگایە ئەم ساڵ ئەگەر نەبوویایە باوەڕتان بێ مانگایەک لە شارۆچکە یەکا نەدەما مەڕوماڵات بەرەو کۆتایی بوو خوا دەرگای ڕەحمەتی کردوتەوە لێمان زۆر زۆر تکام وایە ئەوەی ئەهلی ئیمانە ئاگای لە ئاگر بێ و ئەگەر پێڕاگەی خێرا دەستگای پەیوەندیدار ئاگادار کا بۆی کەوا پاوانەکانمان نەسووتێ چونکە ئەمە بەرهەمێکی سامانێکی نەتەوەیە مسلمان لە هەموو کەس زیاتر بە تەنگێوێتی کەوی پارێزێ وەرە سبحان اللە وەرە دڵۆپیە شیریش بکەوە بە کا تخوا دەبێتەوە جارێکیکە نەوەڵڵا بۆیە قورئان هەر شتێ ئاماژە پێ دەکات دەفەرمێت لە عیبڕە ئەو پاروە ماستە کە بەیانیان دەی خۆی تخوا دەرسی لێ وەرگرە ئەمجا دەفەرمێ بە ئاسانی نهاتۆتە بەردەستت مانگاکەم زەلیل کردووە وەڵڵای کچۆڵەیەکی بچکۆلە دەتوانێ بیدۆشێ مناڵک پەتی لە مل دەکا و بەرخۆی دەدا و دوو لیسیشی لێدا وەزەللناها زەلیلی کردووە خوا مسەخەری کردووە ئەها جاری وایە مانگایەک لا سەری دەکا و سەر شێت دەبێ یەک گەڕەک بۆی ناگیرێتەوە لەوانێ دەیان کەس بکوژێ بە قۆچەکانی ئەگە خوا زەلیلی نەکە تۆ ناتوانانی سوودمەن بیلی کەواتە سوپاسی ئەو خوایە بکە ئەڵڵا مرۆڤ چەند بێوەفایە ئەڵڵا وەکبەر خەڵک بەیانیان چی بەرهەمێک دەخوا دەسە سفرەکەی نیوەڕۆچ ماستاوێک دەخوا دۆیەک دەخوا کەچی بە دەگمەن نەوێ خەڵک شکرانی پەروەردگار ناکا کە ئەو ئاژەڵە گەورەی بۆ تۆی مرۆڤی بچووک ڕام کردووە سوپاسی خوای لەسەر بکە چوارەم پێویستە علەفی پاکی بدەیە چۆن خواردنی مرۆڤ پێویستە پاک بێ واجبە ئەو علەف و ئالیکەی دەیدەی بە ئاژەڵ برای ئیماندارم ئەو خوشکە بەڕێزانی کە لە مزگەوتەوە دەرەوەی مزگەوتن و ئاژەڵداریان هەیە ئاگاتان لێبێ علەفەکە زۆر پاک بێ پێغەمبەری خوا صلی الله علیه وسلم صحابە دەفەرموون نهى عن الجلالة أن يركب عليها أو يشرب من ألبانها پێغەمبەری خوا صلی اللە علیە و سلم سەحابەکانی ئاگادار کرد و هەموو ئومەتی فەرمووی هەر ئاژەڵێک عەلەف و شتی پیسی خوارد نە سواری پشتی بن با عەرەقەکەی لەشی بەرتان نەکەوێ نە شیر و گۆشتەکەشی بخۆن پێغەمبەری خوا صلی اللە علیە و سلم مامۆستای مامۆستایان لە هەموو بوارێکە تەنانەت لە بواری ڤێتەرنەریشدا لە بواری زانستی ئاژەڵناسیشدا پێغەمبەری خوا ئەمەی کرد بەسەر مەشق هەر ئاژەڵێک عەلەفی پیس بخوا نابێ نە سواری پشتی بی وە نە شیر و ماستەکەشی بخۆی ئاگامان لێ بێ سەقافەتی ئیسلامی ئەوەیە واللهی دەبوو ئەم کۆمەڵگای ئێمە ئەوەندە خاوێن بێ نەک بە کۆڵانەکە جارێک ڕۆیشتم سێ مشتی تۆپی و کابرا لە بەدەرگی ماڵەکەی فڕێدا بوون بۆی مشک مریشکی خەڵک بیخوا ئاخە دەزانێک ئەو هێلکەیەت خوا تووشی چ بەڵایەک دەبی حیز شتێ نەخۆشی پێوە نییە بەڵام مرۆڤ وا دەکا لە خۆتی دەکەی بە بەڵا کە دەیخۆی عیبت نییە دوای ئەوەی هێلکەیەکت خواردو مەعیدە تێک چووە دیارە ئەو مریش کەشتێکی پیسی خواردووە کە کەمتەرخەمی تۆیە لەسەر جادەکە فڕێت داوە بەداخەوە بۆیە پێغەمبەری خوا سەڵسان فەرمووی حتا عرەقی لەشی ئاژەڵەکە پیس دەبێ بەر لەشکەوێت تووشی نەخۆشیت دەکا ئەبێ موسڵمان کۆڵانی ئەوەندە خاوێن بێ بەتایبەت پشیلە هەر وەختێ ئاژەڵێک مانگایەک مەڕێک بزنێک پیساییە یەک زەڕە پیسایی پشیلە بخوا هەر کەسێ شیری ئەو مانگا و ئاژەڵە یان گۆشتەکەی بخوا پەنا بەخوا تووشی کوێری دەبێ دەمارەکانی چاوی قەپات دەبن و تووشی کوێری دەبێ بۆیە پشیلە خوا حکمەتێکی داوەتێ ئەیەوێ ئەم بەرپرسیایەتێ لە ئەستۆی خۆی لابا پیسایەکەی خۆی دەشارێتەوە مەگە پشیلەیەکی زۆر ناڕەسەن بێ و شاز بێ ئەینا چاڵێکی بۆ هەڵدەکەنێ دەیشارێتەوە ئەڵێ با گوناهی ئەو خەڵکە شوێرە لە ئەستۆی مندا نەبێ بەهۆی منەوە شوێر نەبێ و مانگاکەن ئاپیسایەکە نەخوا سبحان الله والله ئینسان بەس بە ئەمە ئیمان بێنە بەو خالقەی کە ئەو پشیلەی دروست کردووە لە چ کۆلێج و کولیەیەکە فێری کرا پیسایەکەت بشارەوە با خەڵک بەهۆی تۆ شوێر نەبێ بۆیە زەرورە کادێن نابێ پشیلە بچێتە ناویەوە نابێت پاک کادێنەکەت دەلاقەی وای تێدا بێتە کانگای پشیلە چونکە دوور نییە لەگەڵ کاتێکردنەکەیە تۆزێ لەو پیسایی پشیلە بخوا و سەرەنجام ماڵ و منداڵ پێی کوێر بێ یان ماستەکەت بفرۆشی و خەڵکێک بیخوا و تووشی بەڵایەکی گەورەی پێ و چاوی نابینا بێ لە بەریتانیا چەند ساڵێک لەمەوبەر یەکێ لە داهێنانی حکوومەتی بەریتانی ئەوە بوو باسی ئەوەیان کرد کە نابێ هیچ شتێک بە فیڕۆ بچێ وتیان ئەوانی کە لە خەستەخانە ئەو ئافرەتانەی کە مناڵیان دەبێ هەندێک لە پیسی و ئەمانیان لە پاشەڵۆ دەکرد لە خەسخانەکانە فڕێ درێیان دەرمانی یەکسپار و ئەمانە بێنن وشک بکرێتەوە لەگەڵ ئێسقانی بەرازدا ئێسقانی بەراز پتەوە ناوەکەشی پڕە لە مۆخ ئێسقی بەراز بێنن وشکی کەنەوە دوای بیهاڕن هەروەها لەگەڵ ئەو پاشەڕۆیانەی کە لە زێرابەکانەوە دەردەچێت بیگرن بیپاڵێون وشک بکرێتەوە دوایی لە ئاشی بکەنەوە ئەبێتەوە عالەفێکی زۆر چاک و مانگاکانمان بەوە بەخێو دەکەین کە بریتانیا ڕێژەی مانگای یەکجار زۆر بوو لە عالەمدا نەهاتن بە قسەی پێغەمبەری خوا بکەن صلی سەلەم کە علەفی پیس بەڵای پێوەیە ئەبێ خۆتی لێ بپارێزی داهێنانیان کرد هەر داهێنانەک نەچێتەوە سەر قورئان ئاخریەکەی ماڵوێرانیە ئەزان بەریتانیا چی لێ هات جنون البقر کە هەمومان بیستمانە شێتی مانگا شێتی مانگا کەوتە ئەو وڵاتەوە یانزە ملیۆن مانگایان سووتان حکومەتی بەریتانی بەدەستی خۆی هەموو ئەو مانگا داماوە کە خوا بۆ ئینسانی مسەخر کردووە بەهۆی نەفامی بەشەری دوور لە خوا و بەرنامەی خواوە کە ئەو عەلەفەیان دا بۆ مانگایانە ئیغتیلال الدماغی پێوەن هەموو دەماخیان ئاوسا هەمووی شێت بوو قۆچیان لە دیوار دەدا لە مرۆڤ دەدا بە پەلە فیشەکیان پێوە دەنان سەریان دەبڕان و لە دەرەوەی شادیان سووتاندن یانزە ملیۆن مانگا کە بای سی و سێ ملیار جنێهی ئەستەرلینی بوو زەرەدی ئابووری لە وڵاتەکەوت بەهۆی عەلەفی پیسەوە وڵاتی هەموو دنیا ڕایانگەیاند کەس هیچ بەرهەمێکی شیرەمەنی لە بەریتانیا نەکڕێ ئەی خەڵکێک بڵێ ئەی گۆشتەکەی بە کوڵاندن نەدەفەوتا علما دەڵێن ئەگەر سێسەد پلەش بیکوڵێنی کە ناتوانی بیکوڵێنی هێستا ئەو میکرۆبەی تیا ناپۆتێک عەلەفی پیسی خواردبێ الله ئەکبەر ئەم ئیسلامە ئێمە هەمووی بۆ ئێمە باس کردووە لە وڵاتی خۆماندا قسە دەکەین بەداخەوە شەو ڕۆژ مانگا دەبینین بە کۆڵاناندا دەسوڕێتەوە تەنەکە خۆڵی ئەم دەڕێژێ و سەر دەکاتە ناو ئەو تەنەکەوە کوڕە زۆر دیاردەیەکی ناشارستانیە وەڵڵەی وەڵڵەی شتێکی زۆر ناشرینە ئەی لەوە ناترسی ئاخر ئەو ماڵە کۆمەڵە داو دەرزی و دەرمانی کردبێتە تەنەکەی خۆڵەکەیەوە واللهی هەمووی ژەهرە یەکەم دەرزێک بچێتە سکی ماگەکەتەوە دەیکوژێ بە زۆر بە ناڕەحەتی و بە زەلیلی دووەم هەر مادەیەکی پاشەڕۆی پیس بخوا شیرەکەی تووشی نەخۆشیت دەکا یەکەم قوربانی خۆت و منداڵەکانی خۆتی ئەگەر لە ئاژەڵ ئەی چ دیاردەیەکی ناشیرینە ئەم مانگە شەو و ڕۆژ بەم کۆڵانەندا بڵاو بوونەوە سعات دوانزەی شەو وەرەوە بەناو ئەم شارۆچکەیە ئەوە شکل لە خوا بە زەرە خەڵکەکە ئەمینە و مانگا دز نەماوە ئەینا نەدەتوانی ئەوە بە ئاشکرا بەرەڵایکەی ئەوە چەندین شتی پیس دەخوا ئاژەڵ پێویستە وەکو مناڵێکی ساوا تەشبیه بە مرۆڤ نەبێت چاوەدێری بکرێ نەیەڵی هەموو شتێ بخوا خۆت بە دیارەوە بی پێنجەم جوێن بە ئاژەڵەکە نەدەی چەند شتێکی ناشیرینە هەیە بە ئاژەڵەکەی دەڵێت دەک دوا بڕاو بی ئەڵێ هەی بەنەعلەت بی لە خزمەت پێغەمبەر بوون سەحابەکان لە صحیح مسلمە دەفەرمێ ئافرەتێک حشترەکەی تۆزێ ناڕەحەتی دەکرد وتی هەی بەلەعنەت بی پیان ساسان فەرمووی خذوا ما عليها ودعوها فإنها ملعونة شتەکان و تفاقەکانی سەری لێکەنەوانێ و من لەگەڵ جەماعەتێکا نابم ئاژەڵێکی تێدا بە بەنەعلەت کرابێ بەخوا نایەڵم لەگەڵ ما نابێ سەحابەکە کە عیمرانی کوڕی حوسەینە دەفەرمێ فەکەئەنی ئەڕاها ئەلئانە تەمشی فی الناس ما یعرض لها ئەحد واللهی بینیم کە بەناو خەڵکا دەڕۆی ئەو حشترە و کەس نەیگرتەوە ئیمامی نەوەوی لە شەرحی صحیح مسلمە دەفەرمێ حەدیسەکە بەڵگەیە لەسەر گۆشتەکەی حەرام نەبوو پێ سەڵەم فەرمووی شیرەکەی حەرام نەبوو بەڵام ئەم شوێنە بەرەکەتی تێدا نەما هەر ماڵێک سەد سەرمەڕت هەبێ هەزار مانگات هەبێ ژنەکە بە مانگاکە وتی دەک بە نەعلەت بی دەک دوابڕاو بی دڵنیابە خێر لەو ماڵەدا نابێ دڵنیابە قەت ڕۆژە لە ڕۆژان بەو ئاژەڵداریە دەوڵەمەند نابی وەڵڵاهی کوردەواری ئێمە خەڵک زۆر ماندووە هەبوو بۆتە ساحەبی دوو سەد سەرمەڕ بەڵام ژنەکەی و کچەکەی هەر دڵێت دەک خوا بیبڕێ خەڵک لە شارایە و لە کۆشکایە و من ڕیق بماڵم دەک بە نەعلەت بی مانگاکە پێغەمبەری خوا سڵام فەرمووی بەرەکەتی تێدا نەما تەواو ئەبێ تۆ خۆت ئاگای لێ بێ کە ئەو زمانی نییە داوا لێ بکە وەختێ بە جوانی سواری بۆ بەکاری بێنە بە جوانی سەری بڕە کاتێک کە قەڵەو بۆ گۆشتی باشە واتە ئاژەڵی لاواز بەکار مەهێنە پێغەمبەری خوا صلی الله خاتو عائشە دەفەرمێ پێغەمبەری خوا بینی پشیلەیەک لە ماڵماندا لە جامێکە ئاوی دەخواردەوە ئاوەکە کەم بوو پشیلەکە باشی بۆ نەدەخورایەوە خۆشەویستی خوا جامەکەی بووە لار کردەوە بۆی ئاوەکە کۆ بێتەوە تا پشیلەکە تێر دەخواتەوە پشیلەیەک هیچ سوودت پێ ناگەیەنێ، مانگایەک شیرەکەی دەخۆی، گۆلکەکەی دەفرۆشی، گۆشتەکەی بەکاردێنی، ژیانت لەسەریەتی، ئەی ئەوە دەبێت چەند واجب بێت کە ئاوی بدەیتێ، ئەبێت چەند واجب بێت کە خزمەتی بکەی. پێغەمبەری خوا صلی اللە علیه و سلم بەلای باخی کابرایەکە تێپەڕی، حوشترێک بە لەڕووی خۆشەویستی خوا هات کە پێتان سەیر نەبێ حوشتر پێغەمبەری ناسیبێ، چونکە خۆشەویستی خوا دەفەرمێ سەرپێچیکارانی مرۆڤ و جنۆکە نەبێ، ئەوەی لە ئەرز و ئاسماندایە دەزانێ من پێغەمبەری خوام ئەو حشترە بە سەزمانە کە چاوی بێ پێوەم فەڵسەم کەوت حەنە وەزەری فەدعیناه و ناڵە ناڵی دەست پێ کرد و سەری درێژ کرد و فرمێسک بە چاوێ هاتە خوارەوە پێغەمبەری خوا فەڵسەم فەمووی ئەمە هی کێیە کابرای وتی هی منە ئەی پێغەمبەری خوا فەمووی لە خوا بترسە ئەم حوشترە شکات دەکا ئەڵێ خاوەنەکەم تێرم ناکا لە ئالیک تێری کە واللهی بە زمانی حاڵ شکوای حاڵی خۆی دەکا ئەبێت چەند ئاژەڵەگە زمانی هەبێ لەبەر هەتاو دەیبەستێتەوە هەتا نیوەڕۆ یان ئالیکی ناداتێ یان لە ماڵ نێوبەجێ لێڵە و تینوویەتی و دڵنیاش بن پێغەمبەری خوا ساسان دەفەرمێ هەموو قەترە ئاوێک هەموو ئالیک و عەلەف و دەنکە جوێیەکە بۆ ماڵاتی دادنی خوا چاکەیەکت بۆ دەنووسێ ئاژەڵدار ئەگەر لە خوا بترسێ خزمەتی ئاژەڵ وەکو عیبادەت و نوێژ و ڕۆژوو وایە عیبادەتی خوای لەسەر نەفەوتێنی چونکە خزمەتێکە بە خۆت و بە کۆمەڵگای دەکەی حەوتەم گرنگیدان بە پاک و خاوێنی جێگای ئاژەڵەکەت کاتی دۆشین و دەفرەکانی ئەو دەستەی کە ئاژەڵەکەی پێ دەدۆشرێ ئەمە بە تایبەت ئەوانەی ماس دەفرۆشن تخوایەوە ڕزقی خەڵکتان لەسەرە مافی خەڵکتان لەسەرە زۆر بە ئاگا بن ئەبێ ئەو دەستە بشۆرێ ئەو دەفرە بشۆرێ نەک لە ناو مەنجەڵی ماستا چوار پێنج گوو مشک دۆزراوەتەوە کە دیارە ئەم مەنجەڵە کە شیری تیا دۆشراوە هەر پێشتر تۆزێ ئاوی پێدا نەکراوە کابرا ئێستا هەر ماستی پێ ناخورێ و بەرچاوی کەوتووە گوناحت دەگا ئەمە بە تایبەت ئێستا ئێمە لە زمانێکین لە کاتێکین کە نەخۆشیەک هەیە لە سەتای مانگی شەشا دەردەکەوێت لە سەتای مانگی حوزەیرانە کە شیر دەگاتە لوتکەی خەستی ئا لەوێدا نەخۆشی حمای ماڵتا هەیە کە تۆزەکە خەریکە لە ناومان لا دەچێ لە بەهارا دەست پێ دەکات کە سەرەتای لەدایکبوونی بەچکەیە هەر ئاژەڵێک بەری هاوی شیرەکەی بەکار مەهێنە ئاژەڵی بەرهاویشتە یان ئاژەڵی نەخۆش ئەبێ زۆر ئاگال لێ بێ یان شیرەکەی زۆر زۆر باش بکوڵێنی تا خەز دەبێتەوە یان گوناحت دەگا بەکاری مەهێنە چونکە ئەو جۆرە ئاژەڵە بەراویشتانە یان ئەو ئاژەڵە نەخۆشانە لە ڕێگای چیەوە تووشی مرۆڤ دەبێت لە ڕێگای میزەکەیەوە ئەو میزە کە بەو خاکە دەکەوێ زانایان دەڵێن تا سێ مانگ ئەو میکرۆبە لەسەر ئەو عەرزە دەمێنێتەوە سێ مانگ ئەو میزەی کە ئاژەڵەکە حەمای ماڵتایەتی شوێنەکەت بریناوی بێ دەست بەو خاکە کە میکرۆبەکە دەچێتە لەشتەوە سبحان الله سێ مانگ ئەو میکرۆبە نامرێ لە شیرەکەیەوە حتا دە ڕۆژ ئەو شیرە و میکرۆبەی تێدا دەمێنێتەوە لە ناو پەنیرا تا چل و پێنج شەو نافەوتێ ئەگەر ئەو شیرە باش نەکوڵێندرابێ لە شیکردنەوەی خوریەکەی بە هەوادا ئافرەتێک شیری خوریەکەی بڕیوەتەوە ماڕەکە یان بزنەکە حەمای ماڵتای بێ کاتێک خوریەکە شی دەکرێتەوە دوور لە ماڵ دراوسێکە لێی بگرێتەوە هەوا دەیگوازێتەوە یان لە چەم و ئاو و کانیەکە بشۆرێتەوە ئەو ئاوە هەر ئاژەڵک بیخواتەوە ئاژەڵەکەی کەش توش دەبێ مرۆڤێک دەموچاوی لێ پشوا بچێتە دەمێوە توشی دەکا ها پاکو خاوێنی ئاژەڵ زۆر گرنگە تۆ دەبی بە سەبەب و باعیسی ئەوەی کەوا ئەم خەڵکە تووشی نەخۆشی بێ بۆیە علەما دەفەرمون بە کوڵاندنی ئەم شیرە بە جوانی لەو نەخۆشیە ئینشاءاللە پارێزراو دەبی کەواتە شیرەکەت کەم مەکڵێنە بۆی سەتڵەکە زیاتر پڕ بێ بڵێ هەر چۆنە بێ خۆ خەڵک مشتریە دەیکڕێ یان دۆیەکە هەر چۆنە بێ پەنیرەکە شێزانێ هیچێ نە دڵنیابە ئیخلاسن نەبێ دڵسۆزین نەبێ بە پاک و خاوێنی بەرهەمی نەیەنێ خوا لە پڕێکە ئەوەی چەند ساڵ بە ماسکرۆشی و پەنیرفرۆشی و دۆفرۆشی پەیدات کردووە وەڵایی لە پڕێکە هەمووی دادەنێیەوە ئیمامی غەزایی دەفەرمێ کابرایەک مانگای هەبوو هەموو جارە شیرەکەی دەفرۆشتن دۆلکەی ئاویشی دەکردە ناو شیرەکەوە پەنا بەخوا کاتێک کە چەند ساڵ پێی دەوڵەمەند بوو مانگاکانی زۆر بوون بەهار لافاوی هات و لە مانگا لە ماڵ و خانەکەی ئەویدا زیاد لەو دێیە هەموو مانگاکانی خانەکەیان بەسەر ڕووخاو خنکان وتی خوایە بۆ لە من کە زیاد لەو هەموو خەڵکە بەس مانگای من فەوتا کوڕێکی بچکۆلەیە بوتی بابە گیان لۆمەی خوا مەکە وەڵڵاهی هەموو ئەو ئاوە بوو کە دەتکردە شیرەکە و خیانەتت لە خەڵک دەکرد خوا بە چەند قات بۆی تەعویز کردینەوە هات مانگاکانی پێخنکاندن چونکە بە پارەی حەرام پەروەردە کرابوون دڵنیابە زۆر دڵسۆز بە با ڕزقەکەت حەڵاڵ بێ حەیوانی نەخۆش تێکەڵی ساغ مەکە ئەمجا ئەو جێگانەی کە ئاژەڵیان لێ بەخێو دەکرێت کوڕە تاوانێکی گەورەی ئەبێ زۆر پاک و خاوێن بێ ئەم وتارەم لەسەر ئەوە ئامادە کرد دەیان خەڵک بە تەلەفۆن و بە هاتنەماڵ و بە بینین لە مزگەوتا پێیان وتم مامۆستا ئای هاوار بە حاڵمان وا هاوین هات وەڵڵاهی لە ماوەی ئەو هاوینەیا ناتوانین ئێمە بین لە سەربانێکا لە حەوشەیەکا دانیشین لەبەر بۆگەنی مەڕوماڵاتی دراوسێکەم میوانمان دێت چارەکی یەکەمی دانیشتنەکە کە خەڵک بە خێراتن و حرمەت و ڕێزی یەکتر دەگرێ لە جیاتی هەواڵپرسین دەبێ قوربان من بۆی ڕوونکەمەوە بۆ لەم هاوینەدا لە ژوورەوەین و ئەم بۆنە هیچێ بە خوای خۆمان نییە نە مانگام هەیە و نە مەڕم هەیە ماڵی ماڵی دراوسێکەمانە ئەبێ سعاتێ بەس غیبەتی ئەوی بۆ بکەم تا پێی بناسێنم ئەمە تاوانە وەڵڵاهی هەر ماڵێک ئاوا ئاژەڵی تێدا بەخێو کرێ هیچ فەرقی نیە لەگەڵ ئەو پیاوەی کە لەو سەجادە دزی لە خەڵک دەکا نەڵێ ئاژەڵەکەم حەڵاڵە ئاژەڵداری وەختێ حەڵاڵە کە زەرەری بە خەڵک نەگەیەنی ئومێدەوارن کە ئینشاءاللە لە دوای ئەم وتارەوە خەڵک بەخۆیدا بچێتەوە بەتابەت ئێمە شارۆچکەیەکین تازە لە سنووری دێیەکیش دەرچووە ئەی شارەوانی نازانم ئیشی چییە واجبی شارەوانییە کە پەرە بە ئاژەڵداری بدا من ناڵم منعی ما ئاژەڵداری لە خەڵک بکرێ هەر وڵاتێک ئاژەڵی تێدا نەما بە هیلاک دەچێ بەرهەمێکی ئابووری دەڕوخێ بەڵام پێویستە حکومەت و شارەوانی هاودەنگ لەگەڵ خەڵکدا لە شوێنی گونجاوی دەرەوەی شارۆچکەدا شوێن بۆ ئەوانە دابین کە کەمەڕدارن کە ئاژەڵی زۆریان هەیە یان کابرا مانگایەکی هەیە لیژنەیەکی ڕەقابی هەبێ هەر خێرە سەیری گەوڕەکەی کە بزانێ داخۆ پاک کراوەتەوە نەک ئەژنۆیە ڕیقی تێدا بێ و بۆگەنەکەی بەسەر خەڵکە ئەسپێرە خەڵکدا ئەبێ حکومەت بەم کارانە هەستێ ئەمە ئیشی حکومەتە کە شوێنیان بۆ دابین کە و ڕەقابەی سیحە هەبێ لەسەر ئەو شوێنانی کە ئاژەڵیان تێدا بەخێو دەکرێ و ئەم کارە کۆتایی پێدێ خاڵی هەشتەم زەرەر بە خەڵک نەگەێنی مانگاکەت بەڕەڵا نەکەی بچێتە گەنمی ئەوەوە نۆکی ئەوەوە نیسکی ئەوەوە بە شەرعی خوا هەر کەسێک ماڵاتەکەی مانگاکەی مەڕەکەی بزنەکەی زەرەری لە خەڵکدا ئاگادارت دەکەمەوە حەرام نییە پێی ببژێرە پێی ببژێرە بۆ شەو بەڕەڵای ناو نیسکەکەی تۆی دەکا بۆ بەڕەڵای ناو نۆکەکەتی دەکا بۆ بەڕەڵای ناو ئەو قەسەڵەشی دەکا وەڵڵاهی حەرام ئەگە بزانی خاوەنەکەی پێی ناخۆشە هەتا بەڕەڵای نەکا خۆی قەسەڵەکەی بوێ نابێت تۆ مانگای تێکەی باوکی سەعید نەوڕەسی چەند جار نمونەمان پێهێناوەتەوە کە سەعیدی نەوڕەسی یەکێکە لەوانەی کە کورد پێی سەربەرزە عالمی عەللامە و قوتبی زەمانی خۆی بووە ئەو پیاوە بەوە پێگەی کە مامۆستاکەی سەردانی ماڵی باوکی کرد بینی باوکی لە کێو هاتەوە مانگاکەی دەمی بەستراوە وتی مام میرزا ئەم مانگایە بۆ وایە وتی کە لە ماڵەوە دەڕۆم ئەم دەمبێنەی لە دەم دەکەم هەتا دەچینە لە وەڕگا کە لەو سەری شاتمەوە بەو شێوەیە نەوەکو لە بێ ئاگاییە ئەوان ملار کاتەوە چڵەجیای گەنمێک نۆکێک نیسکێکی خەڵک بخواو بە بێ ئاگایی ئەو کاتە شیرەکەی حەرام دەبێ منداڵەکانم بە حەرام پەروەردە دەبن واللهی ئەگە مسلمان بی دەبێ ئاواوی چەند زەرەری خۆت پێ خۆشە ئاوا زەرەری خەڵکت پێ خۆش بێ ئایا زەرەر بۆ خۆت پێ خۆشە بە بێگومان نەخێر دەی زەرەریش لە خەڵک مەدە نۆیەم لە کاتی سەربڕیندا ئازاری مەدە لە کاتی سەربڕینی ئاژەڵدا پێغەمبەری خوا دەفەرمێ من رحم ولو ذبیحة عصفور رحمه الله یوم القیامە هەر کەسێ لە کاتی سەربڕینی ئاژەڵدا بەزەی بێتەوە جا بەس کەچۆلەکەیەک بێ لە کاتی سەربڕیندا کەچۆلەکە گۆشتی دەخورێ بە مەبەستی گۆشت خواردنەکەی سود لێبینی سەرت بڕی بەزەیت پێیدا هاتەوە ئازارن نەدا خوا لە قیامەتا بەزەی پێتدا دێتەوە علەما دەفەرمون بۆیە نمونەی بە چۆلەکە هێنایەوە چونکە بچووکترین ئاژەڵێکە کە سەربڕینی لەسەرەوە گۆشتی دەخورێ پیاوێک لە خزمەت پێغەمبەرا صلی الله علیه و سلم لەو لاوەوە حەیوانێکی سەردەبڕی جیسکێکی سەردەبڕی خستبووی بەلادا قاچ و دەستی بەستبوو ئەمجا چەقۆکەی لەبەر چاوی تیژ دەکرد فەمووی ئەتورید و ئەن تومیتەها مەوتەتەینی دەتەوێت دوو جار بیمرێنی ئەی باشە نەدەکرا پێشتر چەقۆکە تیشکەی ئەمجا دوایی دەست و قاچی ببەستی خێرا سەری بڕی ئەوە حرامە ئەوەی لە بڕینخانەکانی حکومەتا دەکرێت کە بە تەور دەڵێن لە سەری مانگا دەدەن لە سەری جوانەکە دەدەن ئەمجا دەیخەن و گێژی دەکەن ئەوە باوەڕتان بێ زۆربەی خوێنە پیسەکە دەگەڕێتەوە بۆ ناو لاشەی سەربڕینی شەرعی نییە داوام وایە لەو برایانە کە دوکانی مریشک فرۆشتنیان هەیە مریشکی زیندوو سەد قاتی ئەو مریشکە معامەلە بەرازیل ئەوانە پاکە بەڵام بە شەرتێ پاک و خاوێن بێ لەخوا بترسە ئەو ئاوە لە بەیانەوە سەد مریشک دوو سەد مریشکی تێکرێ وەڵڵای هەموومان تووشی نەخۆشی دەبین مریشکەکە قاچی با لە حەوا نەبێ و پێ دەخەیە سەر سنگی با باڵەکانی نەشکێ هەموو ئەو سیانەی پڕ دەبێت لە خوێن ئەو سنگەی پڕ دەبێت لە خوێن و ڕەش دەبێتەوە خەڵکی تووشی نەخۆشی دەبێت لەسەر شەرعی خوا ناوی خوای لێبێنە و سەری بڕە و بەشزەیی پێدا بێتەوە ئەمجا تا ڕوحی دەرنەچێت لە ماڵەوە بیان لەسەر بڕینخانە حەرامە بیخەیە ئاوی گەرمەوە ئەبێ بە تەواوەتی لە جوڵە بکەوێت نابێت دوو جار بیمرێنی دەیەمیش خاڵی کۆتایی وتارەکەم ئەوەیە دەبێ پەرە بە ئاژەڵداری بدرێ بەرهەمی ئاژەڵ زیاد بکرێ خۆشەویستی خوا صلی الله علیه وسلم لە گەرمای نیوەڕۆدا ئەبو هوڕێرە دەفەرمێ هاتە دەرەوە الله ئەکبەر لەو پێغەمبەرە بەڕێزە گەرمای نیوەڕۆ قەد عادەتی نەبوو لە وەختانەدا سەردانی کەس بکا ئیسراحەت لە کەس تێک بدا توشی بوو بە توشی ئیمامی ئەبوو بەکرەوە فەرمووی چی هێناویتە دەرەوە یا ئەبا بەکر فەرمووی ئەی پێغەمبەری خوا وەڵڵی ویستم بێتاقەتت بووم گوتم ئیشەڵڵا پێغەمبەر لەم کاتە دێتە دەرەوە بە خزمەتی دەگەم و لە نووری نێو چاوانی منەوەر دەبم و نوور وەردەگرم فەمووی با بڕۆین تۆزە ڕۆیشتن بەولاوە ئیمامی عومەریش هاتە دەرەوە فەمووی ما جاء بک یا عمر ئەی عمر ئەی تۆ چی هێنایتێ دەرەوە فەمووی ئەی پێغەمبەری خوا الجوع والله لە برسان خەوم لێ ناکەوێ پێغەمبەر صلی الله فەرمووی وانا قد وجدت بعض ذلك بەخوا منیش هەر وا شتێکی وا برسایەتی منیشی لەم کاتە لەم گەرمای نیوەڕۆدا هێنایە دەرەوە ئەی چی بکەین؟ فەرمووی با بڕۆین بۆ لای بەڕێزەکە، دۆستە خۆشەویستەکەمان، ئەبی الهیثمی کوڕی تەیهانی ئەنساری مەدینەیی، با بڕۆین، ئەی دۆست بۆچی باشە؟ ڕۆیشتن و کە چوون سەلامیان لە خێزانی کرد، دیارە ئەولادی نەبووە، خزمەتکاری نەبووە، هەر خۆی و خێزانی بووە، خاوەنی باخێکی گەورە بوو لە خورما و ئاژەڵدارێکی گەورەش بوو، مەڕ و بزن و ئەمانەی هەبوو. پێغەمبەری خوا صلی الله علیه و سلم فەرمووی هاوسەرەکەت لە کوێیە مێردەکەت؟ وتی ئەی پێغەمبەری خوا چووە ئاوی سارد لەو کانێ بێنێ. دەفەرمێ چاوەڕێیان کرد هاتەوە گۆزەیەکی گەورە نقەنقی بوو لە حەدیسەکە فەرمی ئەوەندە ئاوی تێکردبوو لەسەر شانی بوو کە ئەمەش بەڵگەیە زۆر جێگای خۆیەتی و جێگای دەستخۆشییە عەیبە نییە کە ئەو پیاوانەی خاوەنی ئاژەڵن کە خاوەنی باخ و فەلاحەت و زراعەتن هیچ عەیبەی تێدا نییە بچێ گۆزەیەک لە کانێک ئاوی سار بێنێ و یارمەتی ژنەکەی بدا ها پێ سەد سام نەیفەرموو بە ژنەکە ئەی تۆ بۆ خۆت بۆ نەچووی دەستخۆشی لە پیاوەکە کرد ئەفەمێ هاتەوە گۆزە ئاوە ساردەکەی دانا و کە پێغەمبەری خوای و ئەبوو بەکر و عومەری بینی باوەشی پیا کرد و ماچی کرد و فەرمووی یەخوا دایک و باوکم بە قوربان بێ پێغەمبەری خوا ئەڵڵاه چ میواندارێکی گەورە بوو چەند خۆشە ئاوا بەڕێزەوە بە خێراتنی میوان بکەی ئەفەرمێ پێغەمبەری خوا صلی الله ماچ کرد لە باوەشی کرد دایک و باوکی خۆی بە قوربان کرد ئەمجا فەرمووی قوربان با بڕۆین بۆ ئەو کەپرە ئەوە شوێنەکەی زۆر فەرەح و خۆشەواتە میوان بیبە بۆ باشترین شوێنی ماڵەکەت نەک قەسەم بەخوا هیوا هەیە پێنج ساڵە ژووری میوانی زەلامی نەدیوە قەنەفەکان مەگە بەس تۆزەکان لێ بتەشێنن دڵی نایە ئەوە زانێ ئەوە مەتحەفە نەخێوتی ئەو شوێنە ئەو حەدیقەیە خۆشترین شوێنی باخەکەمە با بڕۆین بۆ ئەی پێغەمبەری خوا خێرا بەڕێیەکی بۆ ڕاخستن و ڕای کرد عەلەگەیە خورمای هێنا لە گۆزە ئاوە ساردەکە بۆی تێکردن و پێغەمبەر صلی الله علیه و دەستی کرد بە خورما خواردن لەگەڵ ئەبوبەکر و عومەر و ئاوە ساردەکەیان بەسەرا دەکرد جا پێغەمبەر صلی الله علیه و فەرمووی هذا والذی نفسی بيده من النعیم تسألون عنه یوم القیامە قەسەم بەو کەسەی ڕۆحی محەممەدی بەدەستە خوا لەسەر ئامە پرسیارمان لێ دەکاتەوە لە قیامەتە ظل بارد ئای سێبەرێکی فێنک و خۆشی ئەم کەپرا وڕوتەبون طیب خورمایەکی تەڕ و تازە وماء بارد ئاوێکی سازگار و خۆش تخوا بیر لەم حەدیسەی پێنجا سەم بکەنەوە تخوا ڕۆژانە چەند ژن و پیاو شەڕیانە لەسەر ناشکری بە ماڵ خانوێکی گەورە ئەو لەسەر کەپێک ئای ئەم هەوایە نە موبەریدە نە سپلیت نە کارەبا نە پانکە فەمووی چەند هەوایەکی فێنک و خۆش ئای خورمایەکی تەڕ و تازە ئەم ئاوە گۆزە سارد و خۆشەش ئاوی ئەوکانیە فەرموو وەڵڵاهی خوا لە قیامەتا پرسیارمان لێ دەکا لەسەری ئەمجا کابرا ڕای کرد چەقۆیەکی تیژ کرد و پیانزا سام زانی دەڕوا حەیوانە سەر بڕێ مەبەستی فەرموو حەدیسەکە لێرەدا بۆیە هێنامەوە بە شاهد فەرمووی لا تذبحن ذات در ئامان نەکەی حەیوانی شیر دەر سەر بڕی نەچی حەیوانی شیردەر کە بەچکەی هەیە سەری ببڕی ئەیزانی هێندەی پێغەمبەر خۆش دەوێت کە دەزانێت برسیەتی نایەتە بەرچاوی بەچکەی هەیە و شیردەرە کامەی چاک بێ ئەوە سەردەبڕێ پێغەمبەر فەرمووی نەکەی ئەها ئینسانی برسی دەڵێ لە هیچ ناپرسی پێڵام چەند ڕۆژ بووی هیوای نەخواردبوو زۆر تامەزرۆی گۆشتێکی ناسک و تەڕ بوو فەمووی نەچی حەیوانی شیر دەرسەر بڕی ئەمە چونکە خاوەن بەرهەمە بەچکەی هەیە شیردەرە نابێ بە سەربڕین کۆتایی پێبێ ئەبێ بەرهەمەکانی ئاژەڵداری بەرهەمی پێ بدرێ ئەمە ئامۆژگاری بۆ کاربەدەستانی حکومەتەکەمان خەتای ئیسلام نییە کە ئێمە دواکەوتووین کە بەداخەوە لە کوردستانێکا کە هەر ئەسڵەن شوێنی ئاژەڵدارییە وڵاتەکەمان دەچێت لە ئێرانەوە دۆ ئیستیراد دەکات لە دەبەدا خوا ئازانە چەندی هەتاو لێدا بۆتە زەهل بۆتە تێزاب دەچێت لە تورکیاوە پەنیر و ماست بۆ دێنێ کە سەر قەباغەکە یەک پارچە کەڕووی لێی داوە واجبی حکومەتە پەرە بە ئاژەڵداری بدە. خەتای ئیسلامەکەی من نییە کە ئەم وڵاتە دواکەوتووە، خەتای ئەوەیە کاربەدەست وەزارەتی کوشتوکاڵ نایە عەمەل بە قورئانەکە بکا. ئەمەی باسی دەکەین پێویستە وەزارەتی کوشتوکاڵ سامانی دروستی ئاژەڵ بێ هەزاران لێکۆڵینەوە و سەدان نامەی دکتۆرا لە قورئان دەربێنێ بەس لەسەر ئاژەڵ بکۆڵێتەوە ئەمجا بزانە وڵات پێش دەکەوێ وڵات ئاوەدان دەبێ خەڵک لە جیاتی ئەوەی کە حکومەت هانی دەدا بەداخەوە لەگەڵ ئەو پەڕی حرمەتم بۆ وەزارەتی ناوخۆ برایانی پۆلیس کە ئەمن و ئەمانی وڵاتەکەمانیان لەسەر شانە لە جیاتی ئەوەی حکومەت گەنجێک هان دەدا لە باوک و دایکی دەکا تەعینی دەکا بە پۆلیس بە سێ سەد و چل هەزار و پەنجا هەزار ئەی بۆ هانی نادەی لە جیاتی خانوو بۆ مەسئولێک دەکەی کە پێنج شەش جار عەرزی وەرگرتەوە و پانزە و بیست ملیۆن سلفەشت دە جار داوەتێ ئەمجا خانووشی لەبەر چاوی خەڵکا بۆ دەکەی ئەی بۆ نای ئەو خەڵکانە لە لادێیا خانوویان بۆ بکەی بۆی کوڕەکەی لە جیاتی بیکەی بە پۆلیس با بێتە شوانی باوکی گە ناخوێنێ لە جیاتیەوە سەرگەردانی مەکە با پیشەیەک فێر بێ ئەمە ئیتر حکومەت ئەگەر گوێ لە خەڵک ڕادەگرێ ئەمە قسەی خەڵکە لادێ بە قسە ئاوەدان نابێتەوە لادێ بە کردەوە ئاوەدان دەبێتەوە وەرە خانووی باشی بۆ بکە وەرە کێڵگەی بۆ بکە وەرە لەوەڕگای بۆ زیندووکەوە وەرە برەو بە باری کوشتوکاڵی بدە بەرهەمی وڵاتەکەمان ئاوادان دەبێ ئەم جمعەیە باسی ئەو ئاژەڵانەمان کرد کە لە خزمەتی مرۆڤان بە بیر لێکردنەوەیان واللهی دەبێ ئینسان حەمد و سەنای خالقی خۆی بکا شکرانەی خوا بکا سوپاسی خوا بکا سوزدەی شکری بۆ بەرێ ئەمجا جومعەی داهاتوو ان شاء اللە ئەگەر بمێنین و خوای گەورە فرسەتماندا باسی ئەوەشتان بۆ دەکەم کە خەڵکانێک هەیە ڕەخنەی زۆر جار گرتووە با تووشی ئەو هەڵە و ناشکوریە نەبین ڕەخنە لە مێروولەیەک مەگرە چونکە خوا لە بەرژەوەندی تۆدا خەڵقی کردووە ئینشاءاللە ئەوەش لە ڕوانگەی قورئان و فەرموودەکانی پێغەمبەرەوە صلی الله بۆ جەنابتان ڕوون دەکەمەوە یا ڕەبی خوا ڕەحممان پێ بکەی خوای پەروەردگار بە ڕەحمانیەت و ڕەحیمی خۆت خوا ڕەحممان پێ بکەی یا ڕەبی خوا ئەو کەسانەی ئاژەڵدارن خوا بەرەکەت بخەیە ئاژەڵەکانیانەوە یا ارحم الراحمین ئەو کەسانەی ئاژەڵدارن خوایە بەرەکەت بخەیە ئاژەڵەکانیانەوە لە نەخۆشی و ئافەتی خراپ و دەردەکان خوایە بیان پارێزی یا ربی خوایە بەرهەمەکانیان پاک و خاوێن بێ وڵاتمان بەرهەمی ئابووری و کشتوکاڵی و ئاژەڵی خوایە بەرەو پێشەوە بچێ و بوژاوە بێ یا ربی خوایە کاتی ئەم دانەوێڵەیە بەرهەمی مسلمانان زراعەت و فەلاحەتیان لە سووتان و ئاگر و بەڵا پارێزی یا الله یا ربی خوا هیدایەتی هەموو لایەکمان بدەی یا ربی خوا لێت دەپاڕێمەوە یا علیم وەختی ئیمتیحانی کۆتایی خوێندکارانی قۆناغەکانی کۆتایی یا ربی خوا سەرکەوتویان کەی یا ربی خوا هیدایەتی خوێندکارەکانمان بدەی یا الله قەڵەمیان بە بڕشکی لە کاتی وڵامدانەوەدا یا الله یا علیم علمیان زیاد کەی و رحم بە مامۆستاکانیشیان بکەی و رحم و بەزەی بخەیە دڵیای چاودێرەکانیانەوە یا ربی خوایە داوا لێ دەکەم ئەو خوشکە بەڕێزەی پەنای بۆ ماڵی خوا هێناوە دەڵێن نۆ ساڵە چاو بە فرمێسکم بۆ مناڵێک یا ربی خوایە ئەولادی ساڵحی پێ بەخشی بەویش و بەوە هەموو ئەوانش کە ئەولادیان نییە یا ربی ئەوەی ئەولادی هەیە خوایە بۆی ساڵح کەی لێی نەستێنی ئەوانەی ناکۆکن ئیسلاح بخەیە نێوانیانەوە ئەوانەی چاکن خوایە لەناو مسلمانان چاکتریان کەی ئەوانەی کەوا گومڕا و سەرگەردانن یا ئەرحەمە